ئافرەتێک کە خۆی ڕووتکاتەوە و بە ناو بازاڕدا بڕوات و تەسیر لە گەنج بکات و گەنج بەرە و فەسادی ببە ئیسلام ڕێگای لێ دەگرێت لەبەر چی چەندان گەنجمان هەیە بەهۆی ئەم جۆرە ئافرەتانەوە کە ژنیشی هەیە ناچێتە لای خێزانی خۆی حساب بۆ خێزانی خۆی ناکە کە نەماوا دەزانێت حاشا مەیمونێک لە ماڵەوەیە بۆ چکە لە دەرەوە ئافرەتێک دەبینی خۆی ڕازاندۆتە و خۆی ڕوت کردوتەوە ئەو گەنجە نفسی بۆ ئەوە دەڕوات زۆر گەنجێر ژن ناێنێ تەنها خەریکی ڕابواردن دەبێت باشەواتە ئیسلام کە ڕێگری بکە ڕێگری لە فەساد دەکات ڕێگری لە خراپەکاری ڕوتکردنەوە فەسادە باڵێ